ئەوسا دەیانوت بێگومان ئێمە چاومان بەستراوە، بەڵکو ئێمە کۆمەڵێکین جادوومان لێکراوە. ولقد جعلنا فی السماء بروجا وزیناها للناظرین. سوێند بەخوا بێگومان ئێمە دروستمان کردووە چەند بورجێک لە ئاسماندا و بەڕاستی من بەشەرێک دروست دەکەم لە قوڕێکی ڕەشی ترشاوی ڕەق. فإذا سویته ونفخت فیه من روحی فقعوا له ساجدین. هەر کاتێ ڕێک و پێکم کرد و فووم پێدا کرد لە گیانی تایبەتی خۆم. کاتێ چوونە ژوورۆ بۆ لای وتیان سەلامت لێ بێ ئیبڕاهیم وتی بەڕاستی ئێمە لێتان دەترسین. قالوا لا توجل ئینا نبشرک بغلام علیم. وتیان پێی مەترسە بەڕاستی ئێمە مژدەت دەدەینێ بە لەدایک بوونی کوڕێکی زانا. کە بەڕاستی تۆ دڵتەنگ دەبی بەوەی ئەوان دەیڵێن. فسبح بحمد ربک وکن من الساجدین. کەواتە پەروەردگارت بە پاکی ڕاگرە و سوپاسی بکە و لە سوجدەبەران بە. وەعبود ربک حتی یاتیک الیقین. و پەروەردگارت بپەرستە هەتا مردن یەخەت پێدەگرێت.